وەرهینە من نەکەویان وڵاتە وەرە دەی دەوەرە باربەوە دەی یاقیزی تکە وەرە دەین گۆرە دەی دێ وەرە خۆرە دی ئێستا پێت دەرێم زانت پێەکە ئای ئای لێ نابیتەوە بەخوا ئەشتەن چی قارپایە کورە دەلێ بەوە خۆ مارە دوێران نابیتەوە رە خوارێ وای بابە پێ بای پێم وەڵایی خوایە ناوی تەماحی بکەم دەبی بەس ئەوەندەی بەم کە پێویستمە بەس ئەوەندە ئەو نا نا وابزانم شتەکانی منت دەزی کورێ شەربی ناکەی ئەو شتانی من دەزی والله دەبی خوردت کەمەوە کورە دزی دزی داتی مە تۆ ڕاوەز دەڕا ئەمن و دزی دوو جار دەتکوژن ئەوانیش هەر باشن عیبیان نیە. قورئان قسەی توە بە قورئان تر مزیش نیم چیە زۆرەکەت لۆ دەینم کەسکت لۆ دەینم مۆرن لۆ دەینم قاوایی لۆ دەینم هەموو ڕەنگەکت لۆ دەینم باشە بە تاکید لۆم دەینی قورئان ئەچی. یا تو سیقەت بە من نیە. موشکیلە نیە ئەمن جارە دەچم دەنووم. وەکی من قیر بوو ئەمن هەر دەچمەوە. واباشە ئەوکاتە هەموو خواردنەکانم حازر بی باشە ئۆکەی. کورانی بێ ویژدان ئەر وەڵا من ئەو مخوارنەی لە جێن دەربینمەوە کوردا تو ڕا کور ڕاوەستە ڕاست سەرم تەقی بە قورعان هەمووی دەینمەوە ئی وەچی ماک تەواو خری بوو ئەو شتانەی کە دزیووت هەمووم لێت دەوێتەوە یەک یەک باشە ئەو تەرتیباتانە نەینەوە کورە واڵڵا دەبی لفت کەم لە جیاتی ئەو تەرتیباتەی. باشە هەمووت لۆ دەینمەوە هیچ غریەتی پیاوەتیت لە قەلبیدا نیە ئەتیم درێ مەیموونی مەیموون هەتوارە برادەری ئەوان دەبی دوژمنت لۆ چیە فشەکەرەی ترسا پڕۆنی ئاخ خەوێکی زۆر خۆش بوو بۆچی وازمان لێ نایەنی. زۆر سپاس سایمەن. خەمت نەبێ ئێستا دێمەوە دێگەکەشم هەڵدەگرم. وەڵا زۆر خۆشە وای وای وای وەڵا وەڵایی کەس ناینە خۆ وەڵایم برسی وەڵایم برسیمە. کوڕە دەدا کەسە شێتانی نەرێ وەڵا. باشە ئەفرگا چاو سور بو سور هەی لەمرت نەکەوی ئەرە وەڵا. وەڵایی پیاوەکە ئەو شەوبی لەبەر چاوم نەنوستیم ئەو وەختە چاوم تەقی. کری بەی بەی برسیە برسی. دەچمە وێنە دەبی خواردن نەوێ نەوی کاکەم دەچمە لەی. ئاه مردم. هەستەوە ترسنۆک هیچ نەبووە. هەر وام زانی مردم. خۆ ئەوە هیچ نەبوو تەنیا تۆپ لە بەفرێک بوو. گیانەکەم تۆ کە دەزانی من دڵم زەعیفە من لە کوێ بزانم ئەوە بەفرە بەخوای هەر وامزانی ڕاوچی لێی دام. وەڵایی لەڕوت نەڕیم سایمۆن زۆر جوان بوو لۆ مێردە چی لەخۆت ناکەی. چ بکەم ها مێرد وەڵای خۆ ڕاست دەکەی. لۆخۆت ئیسرەحەت دەکەی. بۆچی ژیانی خۆم تێک بدەم ها. ئەگەر یەکێکی وەکو من جوان و بۆم خۆشە بوو پێم بڵێ ڕەقەم تەلەفۆنی منت خۆ لە کنە دوای نوککەیکم لەبۆ بکە من لۆت دەکەمەوە. نه من داری نه با خودم من کری تو بون دست خوش بیا ربی لە پارە هەر ئەمانەمای تو هیچ کەمان نمە پێم نەگوتی ڕاوەستە کورە دەبی وەچی پار زۆر بە جوانی خواردنەکانمان چنێ بکەین خواردن خڕکەینەوە ئافرین دەبی هەموو خواردنەکانمان تەقەت بکەین تەقەت بکەین دەبی کاسی بیەکی چاک بکەین باشە دەی هانی دەدویست قسە چی بکەی لە ناو قسەکانم خۆت مشەش کردبوو وڵای نازم دەبێت چبرم چبرم چبرم چبرم وڵای نازم کورە ببیرم ئەتۆ وڵای شتری زۆر ترسناکەم دیتە لەو لای کورە وەرە ماوڕ نەرم زای چی وەرە زوو کورە دێنێ نێ وەرە ماوڕ نا زۆر ترسناکە وەر نەرە وەندی زوو زوو لەگەر چی بیتن کێ پێ بزێمەوە چیوە دەمەوێ دەستی لێ بدام نا نەکەی ئەم دەترسن زۆر دەترسێ دنیا نا من دارمە ترسن ئەدی پێم نەگوتنەوەتە ئەری پیاوە کەوتێ حرمەوە لە هەمیش نازانم چێوە چ تەمەشا دەکەن مادەم نازانم نەخۆڕان لەو قسەی دەکەن یان دار پەتاتە یان دار بەینجانە لە شتەکی دەترسن کە نازانین ناوشی چیە ئێ مەیمونە مەمون ئا ئا مەیمون ئەرێ وەڵا مەیمونە ئەرێ وەڵا مەیمونە لە خۆ ڕەترسان ئا ئەی مەیمونی گەورە چت دەوێ وەڵا هیچ پێ ناچی ئەوە قسەی بکەن یەکتا وەرنە پێش وای دڵم ڕاوەستا ئێ باشە هەی بێ ئیخبار بگەڕێوە چێ بچی مەیمونە تووڕەیە بگەڕێ کورە لە خۆڕا دەزانی ئەوە چیە بگەڕێ دەی برا کورە ئەوە ئەوەیە کورەوە دار دیوارە دار دیوار نەچی گەل لە خەتەرە وەڵا ئێمە یەک ڕێمان لە پێشە ئەوەیە دەبێن بچمێ دی فەعسە چ بکەم بێمە بزانمەوە چییە بگەڕێنەوە دەی بگەڕێنە وای وای ئەی هەوار مەمونونەکە خواردی مەمونی گەورە فڕێ دەدەرەوە تا تۆ ڕە نەبوومە نابێ بە نە هیچ نییە مەترسێ هەم بەز یە قچ بێت بمێ دێ ئێستا من نوێ دەڕم کەسیش لە دنیاە باشە باشە باسکی هەلو چێ بەرە پێم بلیتێکم بۆ ئامادە بکە دوای خۆم سەردانت دەکەم. Wait to the town. ڕسمێکی سەرە چانێدا بۆ بزانم با پیرم بوو ها بە پیری وەڵا یەو دیوی گەلە خەتەر بە عەیاتی شتی وا قۆڕم نەدیت بلەو دی ئەمە نەو دیوی ئەدی مادام ئەو بەرێک شتی وا عەندی کەی لێ بوو ئەتوو شێت بوو گەڕایەوە لای ما ئەوە تۆ چ دەرێ وە هەر هیچ نەبوو نێ بە شەڕەف نییە بیست چەقۆ هاتە خوارێ لەم چەنگار چەنگار کرێشتەی دەکرد خوا بە گەورەی خۆ ڕەحمی بە من کرد ئەگەر نا فەوتا بوو وا بزانم درۆی دەکا نا درۆ ناکا زۆر ترساوە وەڵا ئەمن هیچ نازانم بەس لێ ناگەڕم کەس بست ئەو دیوی ئەو دیوی گەلە خەتەرە بەخوای نییە ورد وردتان دەکەن ئەرێ وەڵ ئەرێ وەڵا ئەمن نەگویشتم ئەوەندەی کانگۆل لەی دەترسێن ترسناک نییە نا پەرژین دەڕوازەیەکە بەرەو ژیانێکی خۆ بەسە کورە بەسەوە دەزانیمە دنیامان نەدیتە ئەمەش دەزانیەوە دارکودیە دوێت چی لە سەر داری وەرە خوارە دەی خۆمەمونی ناوی من ئارجینە ئارجین کورە کابرایەکی گەڕۆکم، لێرەش دەڕۆم. بەڕاست، با هەندێک شتیشتان فێرکەم کە بە حەیاتی گوێتان لێ نەبووە. لەسەر ڕووی ئەو نەخشەیەی ئێستا ئەنگۆ بزەبت لە جێیەکی نەکەسە تا پەنجاوچاری دەوروبەرتان مرۆڤ لێی دەژی. ئەو نەخشەیەی پێتان پیشان دەکا ئەنگۆ بزەبت کەتینە چ لایەکی، بڕیۆنێ؟ وۆۆۆ وەرە مندار ئەو سەرە فوتەی بگرە بەزان ڕۆژ دەتانەوەی پڕکەن بە دو سەد و حەفتا و چوار ڕۆژ پڕ دەکەینەوە ئەوە موان دەتانە بێ کافتەی لۆتان بڕێمەکەن هەیە درۆی دەکەن دەتانەوێ مشتەجی باشتان پێرکەم ئەمە دەبی پێ کۆ ئیش کەین ئەمنیش جێیەکی پێ دەزانم نیە پڕە لە خواردن. چی لێیە؟ وەڵا کاکە ستان لۆ باس کەم تەماتە پەتاتە کودی دۆرمەی توور هەموو شتێکی لێیە. کاکە ئەمە ژیانی خۆمان ناخینە ناو دەردە سەری خواردنیش توشمان نەوێ وازمان لێ کورە بنێ. برا کاسبیەکە نمایە نا ئەگەر شتی زۆر لێبی وەڵا دەڕۆین. وەڵا کاکە کاسبی نیە با بچن خواردنەکەی کێ بینن. زانە تۆ عەینەکەی بینێ وابزانم شتە چ خەتەر ڕوودەدا کلکم وادە جولە کلک. کا برێۆ برێۆ چ دە جولێ. کورە هەر وەختە چ شتەکی خەراپ ڕوبدا لە باتی درم لێبدا کلکم دەست بە جولانە دەکا تو شتی وا دیتی گە نانتکێ. فاتیمە تو چەن ترسنۆکی کورە بەغوای بەغوای ئەوبەری هیچی لێ نیە دەزانی شتی چەن خۆشی کرا تۆ ستەری تازە نەو دیبو فلیم ستە ئەوەش جێ تای پاس کردی دەی تە تەمشا کردی. ئەجەوە کەی نە موسکی لێ ئێستە لێ دەچی ها ئە. فاتیمە تو فشەت بە قسەی من دێ خۆ پێمان ڕاناوێری. نەفەری عینادی وچی تم قەت نەیتیە بە قورعان یانی ئەنگۆ و مشتە قوژەتان ناوێ. نا ئەمە هیچمان ناوێ هیچ خواردنەکمان ناوێ تێگەیشتی. باشە ئێستە تێگەیشتم تێگەیشتم چ دەرەی ئێستە دەم یەک شتت پێ پیشاندەم نییە بە حیاتی شتی وات نەدیدبی ئەوە چ بوو ئەوە چ بوو ئێستە تێگەیشتنەم دەرێم جەمە عادەوە شتەکە کە پێکاتیان لە چیپس و پفەکی تازە جارێت دیتە گەنج ئەو عیوانانە یەک شتیان لێ هەمە قەل بدەشتێنم تێگەشتی راو دنیای جی تێدانە بەسەری من هەدەبرین دەبرین ئەو زۆرە بابچین لە خۆمان بەخۆشی ڕاوێرین وەرە ئەرێ کەسی خارەی کورە دەبێ پایەت ئەتوو ئەو جیا گۆرە ئێرە دیتیە بەخوای فەرقی هەیە لە گەر ی خۆمان ها بڕۆنێ سبحان اللە خوایە چ دروست کردیە. ئەنگۆ تەئکیدن ئێرە خواردنی لێیە؟ ئەرەوەڵا خواردنی لێیە ئارجین بەخۆی وای بەسە گۆت. بابە بۆ چی هێندە ناوی ئارجیتان لەسە دەویە کورە بابە بۆ چی هێندە باسی وی دەکەن هۆی عاتی فاشلە فاشن ئەجێ بە تۆزە. ئی غەرجینە تەمژایەرێکان وەرن وەرن وەرن تەمژایەرێکان. وەرن وەرن با بڕۆین وەرن. وەی وەی ئەوە چیە؟ ئۆ تڕومبێلە تڕومبێل مۆدیل نوێیە. ئەو میلەتەی مە نیە هەتا سەری کۆرانێش بی بە تڕومبێلی دەڕوا دری نایە بە پێیان بڕوا. سبحان اللە چەند گەورەیە گەورە و چەند کەسی لە ناو جێ وەڵا دەبتەوە. بە من وا بیچێ یەک نەفەری دەبتەوە. سڵاو من ماریم ئەتوانم لەگەڵ ڕەئیسی ئەنجومەن قسە بکەم؟ ئۆۆ باشە. ئەی هاوار ئەوە کێیە؟ بابە مەترسن ما ئەوش خۆ بەشەرە ئیستاکە بتان بینی بە قورعان زەندەقی دەچی ڕاس هەردی ئەگەری سوچ فانگۆی لە هەر چێندەر دیت لۆ خۆتان خۆتان لە بن سارەچ بنێن. یان لە عەردی درێژ بن تەمشای بکەم بەس بەخۆی دەترسێتن ئەو هیچ ئیشی بۆ ئەنگۆدا نییە باشە بڕیار وابوو ڕەئیس نامەکە ئیمزا بکا و بینێرێ چی لێ کردووە نازانم چەند ڕۆژە تەلەفۆن ئەکەم وەڵام ناداتەوە نازانم ئەمە هاتنی ئێستای بەس خواردنی بدزین و بڕۆینەوە نییە بەڕاست ئەوانە هیچیان هەیە بدزینە جامە ئەو سندوقەی تازە لە دەستی و بڕی خواردن بوو هەمووی لێ دەدزین کو ئەمە نانی دەخۆین و دەژین ئەوانیش دەرەوە وچی مەنە ئێستا ژۆرمە هەندەک شتان فێرکەم چاوتان ببتەوە چاو ئەجارەیەک تەبیعاتیان هەیە ناو لە فەی پڕی خیار و کەرە و زوبتور و پەتاتەوە ئەوشتانە دەکەن ئەجاموش بەتەنێ دەخۆنا جاروباریش بە تەلەفۆن خواردنیان لۆدی هەتا پێیان بکرێ پارەی خەرج دەکەن لۆ نەفسی ئەوزە سەران نێشینم ئەو خەرکە خواردنی دەخۆن خواردنی دەینێن خواردنی دەبەن لەکنە و خەرکەی بەس خواردن مهمە وەڵا یەکە لێیان گەڕی نییە خوان وچی خواردنی لێ دەکەن ئە وا دەبینن ئارە وەڵا کاکە بێ دامبرێم ئەو غەرکە هەموو خواردن و خواردنەوە چێ ببزی هەیە هەر چ خواردنەکەت بێ هایتی ئەو غەرکە ئەو ئابەچای خۆتان دەبینین هەموو شتە جێ و غەرگەی بەس خواردنە ئەنجە دوایانی ئەندی دەخۆن ئەندی دەخۆن ئەوجە دوای هەر دەستنەوە دەست بە ڕاضی دەکەن خەمە و غەمێ زایفیش نابنەوە زایف ئەوجە دەرێن قەرەو بووینە ئەجە سەردان نێشینم نییە ئەو خەرکە ئەوە ئیشیتیان هەر بخۆ بن و بخۆ بن و ئێ ئەمجە لەتان وایە ئەوانە تێر دەبن کورە نا بابە نا ئەوانە قەت تێر نابن ئارەوەڵە ئەوایە واروا ئەو کەسانەش کە نان و شتی زۆر ناخمون خواردنەکانیان دەزانین لێ دەکەن لێرە فرێددام بزام دەزان لە بۆچێ هەمووی لۆمە فرێددە لۆما وەڵا بابووێ ئۆجلو لێم خۆندەی دە لێم خۆندەی لە هەموو خۆ دەست درێژکەن دەست شەرمی مەکەن نمگە بانە چنێو دی هەتیم چەنی نادی وەخت بۆ هەمانێک گۆمیکم نەکەم یارە وەڵا خۆچ نەبوو نا هیچمان لە هاتیە ئەو هیچمان لێ ناتێ ترگە وێ وێ حەقخۆتێ کوڕای ترسنۆکەرە وەڵا فکر لەو شتانە مەکەوە ما فکر لەوە مو خواردنە لە حەفازای لەوە مشتە خۆشی دڵم ڕاوەستە ئەدو عەزری دیسان بچینەوە نە کاکە ئەمە هەموومان سەعب مار من دارین ئەو جارە ڕێم بە گەورە گوچکەی ناکەن بەنا دەکەون هەرێمێ خۆی هەمومان دەکوژن هەموو ئەرێ وەڵە بابە مە هیچ کە ناچنێ بەری تووشی مشکلش مە مەکە پێشم گوت هیچ کەش ناچنێ بەری هێ وەرن دەی مندار کوربا با بگەڕێنەوە ئەنگۆ ئەو یانی ئەو مخوان نەخۆشە بەچی بێنین کوربا مۆرا و جار دەچین لێیان دەدزین لێ زستانە چ دەخۆن ئەنگۆ کورە ئێوار بگەڕێنەوە بەوای دوای من لەگەرتان نایە ما پەشیمان دەبنەوە باشە بڕۆن بنون بزانە پەشیمان دەبنەوە یان نا ئەمنیش لۆ خۆم دەچم دەنووم ئەی هاوار تخۆ ئەوە چەند سامنەیتم بابان خواردن دێ خواردن وەرە کوری میقڕب ئی بڕۆنی تخوا ئەوەش خواردنان گو دەخۆن بابا من دەمێ یارمەتی تام دەم یارمەتی خواردنی تیغر کەنەوە دەرێن گۆتی ناکەن یا دوو جێ بدەمن لە بیرتا تو دوونێ باسی شتەکە دەکردت کو نازەمار و مندار و ئەو شتانە ها لە بیرتە لە بیرتەوە نیە مارومندار؟ کورە ئا ئا مارومندار ئەوجا نیە ئەمنیش بۆچی دوو مارومندارم هەیە مارومندارەکەشم زۆر خۆش دەوێ بۆ خوایی ئەوجا ئەنیشە منیان زۆر خۆش دەوێن زۆر زۆر ئەوجا من دەبی ئەمیان بەخێو کەم بەقورئان فلوسێکیشم نیە لەو زروفەی بەخۆت دەزانی کاسبی نیە ئیش نیە وەڵا هیچ بکەم نازانم بەقورئان وەی مەگری وەڵا ئەمنیش دەگریم ئەرە تو نەبوتت گوت دەبی یارمەتی خەرچی بدەین ئی ئەو دوو مندارە دیتیان خواردنەکان لە کنەوانە ئەو عەرەبانەی دەبینی ئەوە بۆ کولیتچەیە ئەجی لە خۆمان هەمووی بەتەنی دەخۆین هەموو ئەوە هەموو خواردنە بە قورعان غەنی دەبین هەتا هەتایە بە باب ئەوە غەنی دەبین خورا تڕاوە ستڕاحەتیم ئەمە دەبی بە فێرە ئەو خواردنانە بینین بە فێر دەبی فێرەچیان لێ بکەین دەبی دەڕەبیان لێ دەین دەڕە کورا ئا ئەتوو دەڕۆی قوادی ئەمنیش ناڕۆم بەس وەختی ئەمن فێرەکم لۆ دانای ئەوجا وەختی دەی بڕۆی باشە وەزرێ دووزرێ ئەتوەرەوە با تێدگەینم تێدگەینم بچی چ بکەین ئێرە ئەو دوکانەیە کە باسم کرد بوو بڕۆ بانگیان کە با بێنە دەرەوە کلیچەکان هەمووی خۆمایە نادەمە تو داوای هیچ نەکەیە تێگەشتی قورین پێی بڕێ بڕۆ ها لەو ناوی نمنی بە قورئان دوای دەیکوژم ئەیوا خوایە من تووشی چ بوویمە کورە بابە دەوەرە ئەتوو ناوی خوا بینە واسی لێ بینە ئەتوو پیاوەتیەکەی بکە مەزن تۆ زانسێت دەبی لە ئیشەکە زۆر سەریع بیت دەبی سەریع بچی شتەکان بدزی تێگەیشتی دایکە گیان دایرەکە لەوێ بوو من ترسام دڵنیام کە لەوێیە. ئێ ڕۆژی تێ چووم ئەوڕێ. منداڵەکان بڕۆنە ماڵەوە سەیری تەلەفیزیۆن بکەن مەترسێن هیچ نییە. باشە وا دەڕۆم. داوای لێبوردن دەکەم جولیا گیان لەیادتە چەند ڕۆژ لەمەوبەر لەبارەی هەندێک گیاندار قسەم لەگەڵ کردووی؟ ئەم شتانە هەمووی پڕوپاگندەیە. بۆچی وا بیر دەکەیتەوە؟ ئەگەر ئەوان بێنە ناو ژیانی ئێمە و هەموو شتێکمان لێ تێکبدەن چی؟ ئەوە تۆ چی دەڵێی؟ ئەوانە سەرچاوەی نەخۆشین. ئەی خوایە من دواکەوتم دەبێ بڕۆم دوایە دەت بینمەوە. ئهمم تۆ هەر بیر لە کاری خۆت دەکەیتەوە دڵنیام ڕۆژەک دادەکە بە قسەکانی من باوەڕ بکەی. بێ قورئان کوشتی. دایکە لە گیاندارێکت داوە وابزانم مردووە وەی چام کۆرە بلێت ڕۆرە دایکە دەتوام دەستی لێ بدەم نا دەستی لێ مەدە بۆچی وەرن وەرن مندار ئەوە چی بووە بۆچی لە ناو شەقامەکە ڕاتگرتووە سیارەکەت تێکچووە چی بووە؟ ئەی هەوار ئەوە چیە؟ کوڕم بڕۆ لە ناو سەیارە جانتایەکەم بۆ بێنە. هی؟ کوڕە هەستەوە هەستەوە. ئاه چەند دڵتەزێنە کە لێرە بمرم. وای خوایە شکور هەزار جاری. دایکە دایکە جیان دایکە جیان تۆ هاتووی بۆ دوام بمبیتەوە دایکە وەرە بمبەوە دایکە. وابزانم دەیوێ شتێک بڵێ ئێمە تێناگەین. کورە ئەو گوچ دەکەن لە سەرێ. وەرنە خوار ئە تیم نێتە توڕنە مۆر نە خوارێ. ئەگەر لە خۆت بی جێت خۆشە. کورە بە برایەتی مانە تو تاونی. دایکە منی لەگەڵ خۆت ببە. دایکە تەنیا جێم مێڵە توخوا. ئەوە چەندە زڵێ دە منی داخۆ چی لەگەڵ دەڵێ. خۆت ببە لەناو وانە قوتارم کە دایکە ئەوانە شتەکانیان نەبردوە. ئای دەتوانم ئێستا دەستی نا پێبدەم؟ نزیک هەر مەکەوە. لەبەر ئەوەش بوو کە تەلەفۆنم کرد یەکێک بێت ئەوانە لەناو ببات. ڕۆژێک دادێ بە قسەکانی من باوەڕ دەکەن. سەیر بکە. کورە لە گەنگۆم ئەتیم زوو لێرە بڕۆن دەی. یەڵا دەی کاکە زوو بن. یەڵا دەی با بڕۆن یەڵا زوو زوو برینگێکە دەی دەی دەی دەی. باشە ئێستا وا دیار بوو یەکێک پەیوەندی بەمنەوە کردبوو کە بێم کێشەکەی چارەسەر بکەم بڵێن دەی چ کارێکتان بە من هەبوو دەبڵێن دەی قسە بکەن بۆچی بێدەنگن قسە بکەن دەی. جەنابت تا ئێستا لە کوێ بووی دەزانی من کەی تەلەفۆنم بۆ تۆ کردووە ئێستاکەش هیچ فایدەیەکی نییە بڕۆ ئەو شوێنەی کە لێوە هاتووی. بەسە ئیتر زۆری مەڵێ لێرە من پێتان دەڵێم کە چی بکەین و چی نەکەین تێگەیشتن؟ وە هەروەها دەبی پێشتان بڵێم کە کوشتن و کوشتنکاری بۆ من زۆر خۆشە. بڕۆن هەرێن بڕۆن بڕۆن. باشە با سەیرێکی بکەم ئێستەش بزانم چی بەسەر هاتووە پاشان دەستەوانەکانیشم لەدەست کەم جا چارەسەری بکەم. چیە ئەوە مردووە؟ بەڵێ هەروایە مردووە. پاشان چ پەیوەندیەکی بە تۆوە هەیە کە ئەم گیاندارە مردوو بێت یان زیندوو. یەڵا مندار دەی سەریع بن دەی دەی دەی هەمووی بۆن یەڵا زوو بن دەی دەی. نا وا دیارە کە نەمردوە سەیرکە چۆن نەفەس دەکێشێ. تخوا گیاندارێکی پیسە بیگرن لێ مەگەڕێن ڕابکا بیگرن دەی. باشە کورە پێلێنی. ئەیاوار بۆ کوێ ڕۆی. زۆر باشە ئێستاکەش ئەولە ئەولە سەرەوە خوارەوە ئەوە بۆنی چییە دێت؟ بۆنی چێ بۆنی خێر بەڵێ گیاندارێکی تر ئافرین بەخۆی ئەتو زۆر ئازای منە تم زۆر خۆش دەوێ زۆر مەمنون گرا لە وڵات و پالەوانی ئەرە بە شەرەفم پالەوانی بۆ غودای ئاه کوڕە وەز دەکەیەوە هاتیم عیبە پیا دزی بکە دەچم لایان دەبەمەوە کوڕە برام لۆ لۆ هاتیم ئەمەشت پێرە دزی کردیە بە حیاتی دزیم نەکردبوو چێ ئێ کوڕە لۆ بابە لۆ نەخێر هەمویان لۆ دەبەمەوە ئەو کەروێشکە دیدە چی بەسەراتە مستەقبانی مەشوەچی وێلی دی کورە دایە تیم بکشەوە چ دەکەی وس بە کوڕە وس بە ئەمن هیچ کە نامەوێت لە دوو دوو بێم هیچ کە نامەوێت دزی بکەم بڕۆ وازم لێ بینە کورە دایە تیم وازم لێ بینە کلکم دەستی بە جولا نەکردیە بە قورانە بزام شتێک دەبی ئێستا هەردێکمان دەفەوتین کورە بەرم دەوازم لێ بینە هەتیمە تو چی ئەوە دەنجی چ دێ دیتت ئەوە من نەراتم هەی نا ئەیە وار خوایە ئەموو شتەک لە دەستمان ڕۆی خواردنەکانمان فێوتا خواردنەکانمان خواردنەکانمان هەموو فەوتا لۆ لەبەر چ بە من مەرێن بەوەی برێن ئەی هاوار چت کردی ئەتە بەخوای دزی ئیشی پێیان نیە عیبە هو بازی چی دەکەی ئەو خواردنانە هەمووی ئیمە بوو زۆر غەریبن هە سەر خرەرە وەڵا ئەت لۆ هات کرد ئەمە هەموو ساحێ مار و منداری ئەگەر دەتۆی بە قسەی تو بکەین ئەو دەعینات مەبە ما قسەی من کورە بابان گووا بە قسەوی دەکەن کورە بابەوە فێرتانێ دەکەوە فێریش خراپتان دەکەن هە دەکەی ئەت تو شەرمێ بکە لە خۆت ئارجین کەی وشی وا دەکا ڕۆنگۆ نایناسنەوە سیقەتان پێ ئەوە کابرایەکی دزە فێری چ خرێبتان دەکا لۆ تێناگەن ئەنگۆ. ئێمە دەبێ برسیمان بێ چونکە تۆ کەیفت پێ نایە و بەردەوام کلکت دەجورێ یان حەسودیت پێی دێ. حەسودی؟ یانی ئەم حەسودی بۆ چ ڕچەیەک دەکەم؟ ڕۆژێ هەتا ئێوار کاسبیمان لۆ دەکا ئەوجا تو لێناگەڕێی؟ جارێ پیاوەتی لەگەر ئەو چ ڕچاوانە بکە هەر تیمەنگۆ چەند بێ دەماغن. کورە برا کورە برا مانگۆ لۆ تێناگەن ئەو دەزان بەتەمایە چ بکا ئەمە مێرمە لەو لێ هەیە بە غەرەتی نەڕۆن بچنێ و لای کاکە نەکەن گەمە لە کێلی شەیتانی وەر نەخوێری کورە بێ بە غەرەتێکم کرد خۆ چ بوێ مەلاش غەرەت دەکە کورە وەرنەوە کورەهانی بەخوای لەگە گەونە و بێعقر لەگە خۆم بووە من کورە هۆپ هۆپ ئەمن بێعقر نیمە وەرە سەیرکە بزانە چیم لێ کردووە بزانە چۆن کار دەکات ئە سیرکە تەواو چاکم کرد. کار دەکات؟ بەڵێ زۆر بە جوانی کار بۆ دەکات دانانی ئەم دەزگایە مۆڵەتی یاساییت هەیە؟ بەڵێ کارەکانی من مخالف نین هەمیان قانونین بۆ هەموو شوێنێک ئەم شتانە بەکار دێن هیوادارم ئەم گیاندارانە بە زووترین کات لەناو بەری هیچی تر نەنە ئەم دەور و بەرە. ئەهەهەه نیگەران مەبە خانم من شتێکم لەسەر ئەم دەزگایە داناوە کە سەیرکە بزانە چۆن کار دەکات. ئەگەر باوەڕش ناکەیت سیرکە بزانە چی لەمە دەکات ئۆ زۆر جوانە. ئەیاوار خوایە ئەمن دەبی چ بکەم؟ ئیسکە فکر لە خواردنانە مەکەوە تازە هەموو فەوتە کاکە ئەمە نەدەبا ئەو دزیەمان کردبا با باشت پێ برێم دەبا هەمومان لێو بگەڕاندبانەوە بەخوای مەبەستم هەر ئەوەندە بوو نەمدەویست ئەتوی ئەزیەت دەم بەس عەزم لە دزی نییە من بەڕاست ئەگەر تا ئێستا نەچووبمە جێیەکی یەکەم جارم بیبمەوێ بڕۆم زۆر مشعوش دەبم و دەترسێم بەڵام ئەتوانی ئەتوو گەلە هەزەیە خۆزگە ئەمنیش وەچی تو بامە عەسودیت پێ دەبم برام ئەتو دەبی سیقەت بە من نەبی سیقە ئەتو نابێ عەزودی بە من ببەی ئێ توش تۆ چ چاک دەکەی کە مار و مندارت فێری ئیشی باش دەکەی بەخوای بەڕاست نیمە ئەخەر ئێستا ئەتو باشتری ئەگەر لەوێنێ ئێستا کەس بە قسەی کلکت دەکەی ئێ، ئێ، ئێ، کورە ئێ، ئێ، ئەم بە قسەی کلکم دەکەم کلچیشم ڕاز لەو مێشکم دەنێری مێشکیشم هیچ وەرناگری ڕاز لەو زگم دەنێری هەمووی تەسلیمی زگم دەکەم ئێ، ئەم نژاتی مە چ برێوی برام دەکەم ئەتو نازانی لێرە چ هەیە و چ ئێ. نییە کورە ئەتوو ناو چییە ئەو ڕسمە چییە ئەوە ئەوە وەرەقەک ئەو ڕزمانەی لە زەرەکە ئەو خواردنانەیە کە ئەتوو گەڕان بووتەوە ئەموت فەوتاند ئێ دەزانم لەبیرتەوەتی خواردنەکان دەم فەوتاند لەبیرتا خوا بە بیرم مینەوە چم کردیە بابرینم نەکولێت جێکی پێ دەزانم نییە پڕی خواردنە دەتانیم بچین خواردەکان بینین و هەمووی بگەڕێنەوە دەبرێ برێ لە چێن دەرە لەنا ئەو مارەیە وەرە کورە بمگرە بابەردەمەوە تەلەکان هەمووی لەو ناوەیە لێرە لێرە لێرە لێرە و لێرەش قەلەچی لێە ئێرەش دیتی ئێرەش دیتی ئێرەش دیتی لامو جێچ لێ ئاگادار بن لێرە لێتی لێرە لێرە قلێشگەش لەو ناوەیە یەکیش لێرەیە یەک لێرە یەک لەوێ یەک لەو لایە لێرە لێرە قلە جیلەیە لەو لایش لێجیا گەورەیە هەرەوەڵا هەموو جەیەک تاریکە نا هەندە گڵۆپی سۆرش لە چار دەروەی پێە ئێ مامجی زەنا دوز دەرەی وەعزت کۆ وەعز وەڵا من چ بریم ئەو نوعەتە و باسی دەکەی زۆر خەتەرە دەرزی فڕێدەی ئاسمانە ناکەتە ئاردی بە بەتە لێی دەکەوی وای زاب کەن ئەوانەش ئەمەینە ئەگۆ نازانن چمان بەسەر دێت بەس ئەو پشیلەیەتەتان یاعی لاجمان لۆ بکە ئەو پشیلەیەتان دیتە نییە ئەو عینەن وچی کلیلیە هەر بەخۆی دەرگەمان لۆ دەکاتەوە تۆ دڵنیای ئێمە بە ئاسانی بچینە ژوورەوە؟ ئەرە وەڵا کەس خارە ئەگەر ئەتوو بتەوێ ئەمە دەتانین چت گۆ؟ ئەرە وەڵا کەس خارە جێم لێ بووە لە دوو یەکە چی دەگەڕێی لۆ خۆت بیبینیەوە وابزانم ئەو پشیلەیەش دەتوو جوانتری بەدەست ناکەویتن. لۆلۆ خۆتان پێک نایەنە یانی ئەف لەمانەیە گوێ بگرە ئاردین قسەکەی تۆ زۆر ڕاستە منیش لە تەنیایی بێزار بوومە دەبێ بە دوای یەکێکە بگەڕێم کە بە کەڵکی خۆم بێ ئارە وەڵا وایە سایمان کەچی مامەی بەس لۆ خۆت دەزانین چێ تۆن دەک مکیاج و شتی بکە سەر و پرچت هەندەک چان کە دەم و چاو و شتت بکە بۆ خوای زۆر جوان دەبیێت و ئەزە پشی لە بابرێت نەمە ڕازی نیمە وەڵا دەبی لە گوپی خۆی بدە وەی حەیرانی چەند جوان بووی. کێ لەگەڵ منتانە؟ ئۆ چەند جوانم. کچی وت شیر بوو گەنتیم شیر شیر. بەڕاستی ئەوە منم بەخوا جوان بوومە سێرم بکە. بزانە چیتان لێ دەکەم دەبێت هەمووتان لەناو بەرم و واتان لێ دەکەم لە بوونی خۆتان پەشیمان بنەوە. هەمووتان دەکوژم لە ناوتان دەبەم. باشە دەی باشە لێرە بڕۆ دەی نابێ کەس بێتە ئێرە ئەگەر ساحێبەکەم بەخەبەر بێ هۆردکمان دەفەوتێن. ساحێبەکەت دێ بە خۆم دەزانم چی لێ دەکەم. لەگەری بڕۆ لەگەری. ئۆ تۆ لەو شوێنە خۆشە زیان بەسەر دەبەی دەتوانم منیش بێم. نا نا نا چێوە دێ دەتەوێ مارم مێران کەی ئەمن دەبێ ئاگام لەو خانیە بێ ئەی ئەی ئەوە تو چ تەکەلێکانە بکشێوە دەی لێرە بڕۆ. من لێرە چی دەکەم؟ من لێرە چی دەکەم؟ بە قورعانی شەکەی تێکدا. ئێستاکەش گوێ لە داستانی ژیانی من بگرە، ئەگەر چاوە حیزەکانت بکەیتەوە ئەو دوانەی من دەبینی، مادام با ئەو قسەیەشت پێ بڵێم، وا دیارە کەس نییە تۆ تەربێت بدات، زمانیشت زۆر درێژە، بەخۆو بەو ناشرینیەی دەتەوێ ئەمنی لەدەست بدەی؟ لە تو وایە من منداڵم؟ ناشرینیت چاوپان. کدی وێرە قسە لەگەم بکەی بڕۆ دەی ئەتو چی کاوە پۆپە ئەتو عرمەی ئەی هاوار ئەو قسانەی کە کردم هەمووی گاڵتە بوو ها تخوا لێم تۆڕە نەبی ها یاڵا مندار ئێستا نەوبەتی مێ دێ با بڕۆین چاوە دەرێ بن پیارێ ماشەڵە چەند جوانە ئەتو ئەتو چت گۆت دەرێم چاوە دەرێ بن پیارێ بن پیارە ڕاستی ئێری بە قوران بریسکای دەداتەوە بەڕاستی چاوم وەکو بم پیاڵەیە زۆر سپاس. دەزانین چێ جەماعەت ئەو خواردنانە لە ژوورێنە هەموو چاوە ڕێمە دەکەم بچین بیاندزین دەوەرە با بچین دی وی ئەوە چیە ئێه ناوت چییە؟ ناوم ناوێکی زۆر دوور و درێژە لەبەر ئەوەی کەس ناوم فێر نەبێ ساحێبەکەم ناوێکی دوور و درێژی داناوە ناوی لێ نامە جیجر بۆخ چ ناوێکی خۆشە بەڵام من بەس پێت دەڵێم گەنجۆ. هیچ نییە نا ئەوە دەنگی دڵی منە جێت لێیە؟ باشە دای باشە هەمووتان بگەڕێنەوە سەرجێ خۆتان بڕندەی هابیگرە ئۆ ئەوە چیەوە؟ ئەرە وەڵا ئەومان بردەوە ئەمنیش وەشی بابم زۆر سپۆرتم ئەو زۆر دۆڵەمەند بوو قسە شت پێ برێم وەڵی لۆت نەمایمە بۆ خوای باشە دەی وازە قسانە بێنە کەنجی بێمە داخوازی وەرە شتی زۆر جوانمان هەیە لە مارێ وەرە بە بچین پێشانت دەم نانا با منی شەندێک باسی خۆمت بۆ بکەم یاڵە دەی کاکە بڕێک زوبن هەمووی خرکەنەوە دەی زوبن یاچتە پیسە چیە بەزە تو تامت نەکرد یانا لێت ناگرم وە تو ڕاست دەست دەدەینم یەک دقە ژیان زۆر خۆشە باوەڕ بکە بۆچی خەمی لێ دەخۆی ئەی هەوار بڕۆ پێش چاوم ون بە گیانەکەم ئەی هەوار ئەوە چێ و گیاندارە پیسانە ئەح کە بێزم لێ دەبتەوە بەجێ مێڵە گیانەکەم ئەوە چیت بەسەر هاتووە دکتۆر جاندارێک لە ناو خانوەکەمە تکای هەر ئێستا وەرە هازیزەکەم تخۆ بەجێ مێڵە ومزانی تۆ مردووی گیانەکە تو بچی هەردێکی ئەم لەگەرە تو دێ ڕاستی دەجار بەڵێ بەڕاستمە کوردەوەرە دێن دەوەرە هەنێ من نەکەوی دەوەرە زوو لێرە بڕۆین هیچ کاتمان نماوە کاکە دەبی بڕۆین دێ کورە ئارجن لێوا لایەتی لێوا لە خیم بەری چای گورد کورە وەرە بگەڕێ وای خۆت بە کوشتن دەدە هیان دوای لە سەو جبسەی زوو با بڕێ هەیە ئەستە زانی دەتەوە زۆر عینادی هەتو ڕاوەستە من ئەو جیبزەی هەر دەبی بینم هەر تێگەیشتی بە قورعان ئەو جیبزە ئەگەر خۆشم لە زەردا نەبی هەر دەبی بیهینم تێ دەگەی ئە تو تەواوی ئێز دەش بڕۆ وازم لێ بینێ دەی بڕۆ ئی ئی ئی وای وای ئی ئۆ. وای ئەوە خوایە وای با بڕۆ وای داوای لێ بوردن دەکەم ئێستاش دەبێ بڕۆم. دەیمانن لێرە مەڕۆ سایمان لێرە مەڕۆ سایمان. ئەتۆ ناتوانانی هیچ شتێکمان لەگەڵ بکەی ناتوانانی هیچ بکەی ها ئەوە چییە ئەوە ئێستا دەبێ یەک دەرتان بدەمێ ها بیگرە با بۆ تۆ بێ ئەی خودایەوە چییە؟ تخوا لێرەمەڕۆ تخوا ئەم نەتم زۆر خۆش دێ بە ئیمانە دەمەڕۆ وادم پێ بدەکەنە ڕۆی دڵنیا بە لەلات ناڕۆم. هەمووتان لە جێ من وەرن وەرن دەی وەرن بەیانێن زوو بەدەی ئاخیری هەمووتانم ڕاو کرد لە دەستی من ناتوانن هەڵێ نەحەها تۆ بۆنێکی چەند ناخۆش لێ بەر خاتری ئەوەیە کە تۆ تاخیربووی و نەهاتی یەک شوشە بۆنم لە خۆم داوە بەڵام هێشتادەی بێدەنگ بزانت سپێ دەڵێم ئەم گیاندارە زۆر گوناها بۆچی بە خێوی ناکەی بۆ خۆت نا من ئەم کارە ناکەم تربێتکردنی ئەم گیاندارە مەحاڵە مەحاڵ سەیرکە ئەمە زیرەک دیارە ئەگەر بەخێوی بکەی پێوە دەوڵەمەند دەبیت. مەترسێ کوڕم هیچ نیە. ئەمن لە مردن زۆر دەترسێم حەزم لێ نییە وها زوو بمرم. مەترسە گیانەکەم مەترسە تەنیا جێت ناهێڵم. ئەمە ئیشەکی زۆر خراپمان کرد دەبایە بە قسەی تومان کردبایە کاکە داوای لێبوردن دەکەین بمانبورە. نە. تازە فایدەی نییە ئەوەختی گەلێکم پێگوتن بەجێتان نەکردم تازە تاوە جیران چ بکەین چەند قڕسە قڕس ئەوە تو لێرە ئەوەتی و فشە کرد چاوەڕوێت بوومە تا پانت کەمەوە ئۆ بەخێر بێەوە وا دیارە کوڕی چاک بووی تورمز ئەگەتی نایتەوە کوێ هی برونی بیلدریکینت هەموو فیوتین. ئەو سەرلوسەی دەدینی ئەوە ئەنگە زەلامە لە ژیانم دینیتم وابزانم ئەتو کارەکەی خۆت جێ بە جێ کرد بەرانە چی نێوان ماریان وەیران بوو هەر جێژ مەدێ ئیشەکەی تو تەواو بوو وا دیارە قسمەتیان هەر ئەوەیە لێ گەڕێ با بڕۆ فکری لێ مەکەوە مە وەچی من سەربەست بژی هەموو شتەکە لۆخۆت بێ لۆخۆت. بەزە من ئیشە چی خراپم کردیە وەڵایی. چ ئەو قسە قۆڕە چێ دەکەی فکر لە خۆت و لە مار و مندارت بکەوە ئەتو چێ لاقت بەوانەدایە کورێ ئەگەر ویژدانت مرتاح نەبی ناتانیە تا تا ژیان بێ سەرێ کورنگۆ کە لە شتان دیدی کە لەش دەری گێ گێ بەداری وکرێ هەمووتان دەکوژم بزانێت شتان لە من کردووە وای بابا هەرێن دەی هەرێن یڵە دەی هەرێن هەموو هەرێن دەی وەرەوە چ بابا وای بابا ڕۆ کورەیەتی موقر پێیە قومبەلەیە. وەڵای دەزانین چیە ئەو قەپێل کە شتەکی زۆر چاکە ها. لەبەری کەوە کاکە با ئاات نەچی لێت نایە نە. دە. کێ بەتۆی گوتوە ئەم دەزگایە خەراپ و کوشندەیە بەکاربێنی ها؟ ئەم پیاوە ئەم دەزگایەی داوەتەوە من من هیچ کارێکم پێ نییە باوەڕم پێ بکە ڕاست دەڵێم. ئەم ڕووداوە لە ماڵەکەی تۆ ڕوویداوە سەیرکە ئەوەتە ناویشت لە لیستەکەدا هەیە. گەنجەواتی سایمان دەمزانی دەی بۆ ئێرە ئەوە ئەو دارستانەیە کە باس کرد بوو بەخوای خۆشە وەرە با بە هاوڕێکانم بدناسێنم دەزین چێرجین ئەگەر ئەتوی بە ڕاستی بەمەت گوت بێ ئەگەر ئەو خواردنی لێ ورچ پیسەی نەبی ئەتوی دەخوا لە جیاتی ئەمە یارمەتیمان دەدەی بەڕاستی بەڕاستی کورە ئا ئا من لارژ یارمەتیان دەدەین ئەمە هیوایەتمان پیاوەتیە ئەە بە قۆران ئەگو زۆر باشم بۆ خۆیانە ئەوانە برام وێ مراتەری خراپ تەسیر دەکە دەبی زۆر ئاگەر لە خۆ بلێ زروفی ئەە بە قۆران برام وەیە ئەدەوان زووتر بەم نت گۆتمان ڕێژە سەرکەوتوو بووین I can't find the remote. Hey, Spiky. Raisha. Does anybody see the remote? Dad, chill. I could do a little TV think today's the day we find out if the baby is gifted or if Saxon is really an alien. Just like Khan in Star Trek 2! The Genesis Project was in the hands of the Enterprise, but Khan had his perfect plan to steal the invention of renewable life!